بۆ باوەڕبەخۆبوون کات دابنێ. باوەڕبەخۆبوون تایبەتمەندییەکی بەدەستهاتووە کە ئەکرێ گەشەی پێ بدرێ و تایبەتمەندییەک کە گەشەی پێ بدرێ ئەوا پێویستی بە کات هەیە، تۆی باوەڕبەخۆبوو لە هەموو کەسێکدا هەیە بەڵام لەوانەیە تا ئێستا گرنگیت پێ نەدابێ، ئەمڕۆ چاودێری و پەروەردەکردنی ئەو تۆیە ئەبێتە هۆی باوەڕبەخۆبوونت، بەڵام گەشەکردن و گوڵکردنی ئەو باوەڕبەخۆبوونە کاتی پێویستە. چاوەڕێ مەبە و خێرا ببیتە خاوەنی باوەڕبەخۆبوونێکی بەرز. تۆ ئەبێ سەرەتا تواناکەت بسەلمێنی و دواتر بە تێپەڕبوونی کات گەشەی پێ بدەیت و پەروەردەی بکەی. کاتێ پێویستە تا ڕاهێنان لەسەر باوەڕبەخۆبوونت بکەی، نابێ ئەو کارانە بکەی کە پێشتر ئەتکرد، ئەو کارە بکەی کە پێشتر نەت ئەکرد. ئەمانەش کاتیان پێویستە. هەر ڕۆژە کە تۆ ڕاهێنانەکان بە سەرکەوتوویی ئەنجام ئەدەی، زەمینە بۆ سەرکەوتن سادەتر و ئاسانتر ئامادە ئەکەی بۆ گەشەپێدانی باوەڕبەخۆبوونت کات دابنێ. باشتر و کاریگەرتر سوود لە کات وەرگرە. هەر کات بە باشی سوود لە کات وەرناگری و بە فیڕۆی ئەدەی، هەست بە تاوان ئەکەی، بەڵام ئەگەر بە باشی سوودی لێوەرگری، هەست بە توانا و دەسەڵات ئەکەی. کەڵک وەرنەگرتن لە کات هەمیشە هەست بە تاوان کردنی بە دواوەیە. ئەگەر وا هەست ئەکەی کە دوێنێیت لە دەست چووە هەستێکی خراپت هەیە و لە خۆت ڕازی نیت بەڵام لە باتی غەم خواردن و کاتی تر لە دەست دان هەر ئێستا بە باشی سوود لە کاتەکەت وەرگرە ئەگەر پێشتر سوودت لە کاتە کانت وەرنەگرتووە بۆ گەشەپێدانی باوەڕبەخۆبوونت یان بۆ هەر ئامانجێکی دیکەت، لەباتی دڵتەنگی و هەست بە تاوانکردن کە ئەبنە هۆی دابەزینی باوەڕبەخۆبوونت لەم کاتەی ئێستەت بە باشی سوودوەرگرە. شەوی پێشتر بەرنامە دابنێ بۆ باشتر سوودوەرگرتن لە کات، ئەتوانی شەوی پێش بەرنامە دابنێ بۆ ڕۆژی دوایی، ئەم بەرنامە زۆر بەنرخە چون لە شەودا مێشک ئاسودەیە و ئەتوانی بە باشی ئەو بەرنامەیە دابڕێژیت، ئەو کارە ئاسودەییت ئەداتێ و دوودڵی و دڵەڕاوکەت ناهێڵێ، دوودڵی خۆی باوەڕبەخۆبوونت دائەبەزێنێت و ئەو هەستەت ئەداتێ کە وائەزانی هێشتا توانای جێبەجێکردنی ئەو بەرنامەت نییە. کاتێ بەرنامەدانان هەموو لایەنەکان ڕەچاو بکا وەک پەیوەندی لەگەڵ خۆت، ئامانجە مەعنەوی و دەروونییەکان، ئەو ئامانجانەی زانیاریت ئەدەنێ وەک خوێندنەوە، پەیوەندی لەگەڵ خەڵکی دیکە، وەک دیداری هاوڕێیان، پەیوەندی خێزانی، هەروەها گەشت و حەسانەوە و ئاسوودەی و تا دوایی. گرنگتر لە هەمووی پەیوەندی لەگەڵ سەرچاوەی بوون واتە خوای گەورەم. ئەم بەشەش بە کۆتا هات.